بڕیدەی کوڕی حەسیب دەفەرمێت پێغەمەری خوا صلی الله عليه وسلم فرمويتي إني كنت نهيتكم عن زيارة القبور فزوروها فإنها تذكركم الآخرة ولتزيدكم زيارتها خيرا فمن أراد أن يزور فليزر ولا تقولوا هجرا إمام مسلم دجرته أم صحابة برزة فرمي في غمر إخوة فرميتي صلى الله عليه وسلم لە سەرەتادا من نەهیمتان کردبوو، قەدەغەم کردبوو لەسەرتان ئێوە سەردانی گۆڵستان بکەن. عولەما ئەفەرموون، حیکمەت تێیدا ئەوە بوو سەرەتای ئیسلامەتی کە تازە پێغەمبەری خوا تەوحیدی بڵاو دەکردەوە، خەڵکان دڵیان معەلەق بوو، پەیوەست بوو بە هەندێکیان بە قەبر، هەندێکیان بە بەرد، هەندێکیان بە مەرقەد، هەندێکیان بە دار و بە کەڵەگەبەرد. لە سەرەدا فەرمووی سەردانی گۆڕستان مەکەن بۆ ئەوەی ئەو دڵ پەیوەستی کە هەیان بووە قەدیم بە دار و بەرد و قەبر و مەرقەدەوە بڕێتەوە لێن تا تاواتی فێر تەوحید دەبن کاتێ تەوحید و ئیمان لە دڵیان چەسپا زانیان واحد الأحد تەنها خدایە ئەمانە هەمووی بەندەی خدای تعالی و مستحق پەرستن نین فەرمووی جاران قەدەغەم کردن لە ڕۆیشتنتان بۆ سەردانی گۆڕستان ئێستاکە ڕێتان دەدەم بڕۆن، فإنها تذکرکم الآخرە، سەردانیتان بۆ گۆڕستان دواڕۆژتان بەبیر دێنێتەوە و قیامەتتان دەکەوێتە بیر، بەڕاستی ئینسانیش ئەگەر دائیمەن بیری دواڕۆژی هەبوو ترسی خوا لە دڵی ئەچەسپێت تاعەتی خوای تەعالا بە چاکی دەکات، ئەوەی گوناه و تاوان و حەرامە وازی لێ ئەهێنێت. هەرچەندە لەزەتی دونیا ئەگەر ئافرەت بێ ئەگەر پارە بێت ئەگەر مەنسەب و شەهادە و زەعامەت بێت مادام بەڕێی حەڕام دەستی دەکەوێت وازی لێ دەهێنێت چونکی ئەمڕۆ تۆ لە لەزەتی حەڕامە بیت دواڕۆژ دەبێت بە ئاگری جەهەنەم دایبنێیتەوە و زووخاو دەردەچێت خوا سەترمان بکات. فەرمووی، با ئەو زیارەتەی ئێوە بۆ گۆڕستان بۆ زیاتر ئیماندار بن و ئیمانتان ثابت بێت. هەر کەستی ئەیەوێت سەردانی گۆڕستان بکات بەو مەبەستە دڵی نەرم بێ و چاوی فرمێسک بڕێژێت با بڕوات. ولا تقولوا هجرا، هجر مەلێن. ئیمامی نەووی دەفەرموێ، ولا تقولوا کلاما باطلا، هجر واتە قسەی بەتاڵ. نەچی لەوێ قسەی هەڵە و پەڵە بکەیت، غەڵەت بە دەمتا بێت.